بەڵام گولەی پارتیزانە سورەکانیان گەیشتیە ئەسپە سپیەکەی کۆڵۆنێڵ لۆژ لۆژ بە شەلە شەل ملی ڕێگای خۆی گرت و گەڕایەوە خونزاخ موسلیم عەتایف بەو ئەسپە بەسمانەی گوت بە ڕێگایەکی چەوتیاندا بردی و ویستیان داغستانیش بە هەمان ڕێگادا بەرن بیچەرا خۆفیشیان وەدەرنا تاقمە پەرتوبڵاوەکەی لە قەزویندا خنکان کە شەپۆلەکان لولیاندا گوتیان ئامین. چیاییەکان گوتیان، ئامین. با دۆزەخ بۆ ئەوان کەسان بکرێتەوە کە دۆزەخیان لەسەر زەوی دروست کرد. لە ئەستەمبۆڵ چوومە بازاڕ. ئەو پیرە ئاوارەی لەگەڵمدا بوو پەنجەی بۆ پیرەمێردێک ڕاکێشا لە ناو حەشاماتەکە دەڕۆیشت. وەکوو جواڵە گەنمێکی نیمچە بەتاڵ وا بوو. ئەوە کازم بێیە؟ کام کازم بێ؟ ئەوەی کە لەگەڵ لەشکری سوڵتاندا هاتە داغستان. چی؟ چما هەر ماوە؟ ئەوە ئەوە دەیبینی ئەوە تا خۆیەتی پێکیان ناساندیم کابرای پیرەکە ترە گوتی داغستان ئاه ئاه ئەو وڵاتە دەناسم گوتم داغستانیش تۆ دەناسێ گوتی بەڵێ بەڵێ لەوێ بوو بە ترسەوە پرسیم، جارێکی دی دێی؟ گوتی، نا، نا. بە پەلەپەل کەوتە شوێن دەوارەکەی و ڕۆیشت. ئایا ئەم بازرگانە چرووکە توانیوە ئەوە لەبیر بکات چۆن لە کاسمۆ کەنت سێ جووتیاری ڕاست لەسەر زەویی خۆیانەوە کوشت؟ ئایا دەتوانێت ئەو هەڵدێرە لەبیر بکات کە کچێک لە ترسی جەندرمەکانی خۆی لێ هەڵدێرا؟ ئایا ئەم بازرگانە توانیویە وە لەبیر بکە چۆن لە ناو باخچەیەکدا مناڵێکی بچووکیان بۆ هێنا گەڕازەکانی لە دەست فرێدا و ناوکەکەی لە چاوان کوتا بەڵام زەحمەت بێ زەحمەتە ئەو ڕۆژەی لەبیر کردبێ کە بە خۆی ڕانەگەیشت و بە شمەکی سەر گۆشتی هەڵات و ژنێک هەی های بۆ لێدا هێ تەپڵەکە لەبیر چوو تاڵانکەرەکان لە داغستان هەڵاتن هەروەها ئینگلیزە خۆ تێهەڵقورتێنەکانیش، کازم بیش، سەعید بەگی نەوەی شامیلیش لە ئەستەمبۆڵ پرسیم، هەرێ ئێستا سەعی بەگ لە کوێیە؟ گوتیان، چۆتە سعودیەی عارەبی. گوتم، بۆچی؟ گوتیان، بە بازرگانی، نەختێ زەوی لەوێ چنگ کەوتووە. بازرگانی نا. پێتان نەکرا بازرگانیتان لە داغستان بکەن؟ شۆڕش گوتی، بازاڕ داخراوە. هەموو پیسییەکی بە گەسکێکی خوێناوی توڕدایە دەرەوەی وڵاتی شاخاوی، ئێستایش لەشی لەڕ و لاوازی پاسەوان و دڵسۆزانی داغستان لە وڵاتی بێگانان دەسوڕێنەوە. بەر لە چەند ساڵێک کۆنگرەیەکی نووسەرانی ئاسیا و ئەفەریقا لە بێرووت بەسترا. منیش چووبووم. داوایان لێ دەکردم نەک تەنیا بۆ کۆنگرە بەڵکوو بۆ گوێگرانی دیکەش وتار بدەن. لەو کۆبوونەوەیەدا من باسی داغستانی خۆمم بۆ کردن. باسی. گەلێ ڕەوشتەکانی، شعری گەلێ شاعیری داغستانی و هی خۆیشم خوێندەوە. پاشان ئافرەتێکی جوان، جاحێڵ، لە سەر قاڵدرمەکان ڕایگرتم، گوتی، جەنابی ڕەسووڵ، دەتوانی چەند دەقیقەیەک بۆ من تەرخان بکەی؟ پێکەوە بەناو شەقامەکانی بێرووتدا گەڕاین. هاوڕێ نوێکەم داوای لێ کردم، گوتی، باسی داغستانم بۆ بکە، تکات لێ دەکەم، هەموو شتێکم بۆ باس بکە. منیش گوتم، ئەوە سەعاتێکی تەواوە باسی داغستانت بۆ دەکەم، ئەی وا نییە؟ گوتی، هێشتا، هێشتا. گوتم، چیت لە هەموو شتێ پێ خۆشترە؟ گوتی، هەموو شتێک، هەر شتێک کە پەیوەندی بە داغستانەوە هەبێ. دەستم بە قسان کرد. بە بێ ئامانج دەسوڕاینەوە، لێ نەدەگەڕا کڕ ببمەوە، هەر دەیگوت، هێشتا، هێشتا. منیش هەر قسەم بۆ کرد، شیعری خۆت بە ئەقاری بخوێنەوە. پێم گوت، ئاخر تۆ تێی ناگەی. وتی گرنگ نییە جا شعرم بۆ خوێندەوە. چ دەکەی کە ئافرەتێکی جوان و جاحێڵ داوا بکات، بێجگە لەوەش تاسە و پەرۆشییەکی پڕ بە دڵم لە دەنگییەوە دەبیست بۆیە ئەستەم بۆ قسەی بشکێنم. ئەرێ گۆرانییەکی ئاڤاری ناڵێی؟ ئاه. نەخێر گۆرانی نازانم. بیرم کردەوە دەمێکی تر داوام لێ دەکا هەڵیش پەڕ گوتی حەز دەکەی حەز دەکەی من گۆرانیەکت بۆ بڵێم گوتم زۆرم پێخۆشە لەو کاتەیە گەشتینە سەر دەریا کە لەبەر تریفەی مانگا کەسک دەچووەوە جاو حەلە لە بێروتی دووردا ئەو ئافرەتە نازدارە گۆرانی دەلالەی داغستانی مانی بە زمانێک گوت نەمزانی چ زمان بەڵام کە دەستی بە گۆرانی دووەم کرد زانیم بە کۆمیکی گۆرانی دەڵێ بە سەرسامییەوە پرسیم، تۆ چۆن فێری زمانی کۆمیکی بووی؟ گوتی، بەداخەوە نایزانم. من باپیرم شتێکی فێر کردووم لەو گۆرانییە. گوتم، بۆ باپیرت لە داغستان ژیاوە؟ گوتی، بە ڕێکەوت. نوخبەک تارکوفسکی باپیرم بوو، دەیناسی؟ گوتم، کۆڵۆنێڵەکە ئێستا لە کوێیە؟ گوتی لە تاران دەژیا ئەم ساڵ ئەمرێ خوای کرد لە سەرەمەرگدا هەر داوای لێ دەکردم ئەو گۆرانیەی بۆ بڵێم گوتم گۆرانیەکە لەبارەی چییە؟ گوتی باڵندەی کۆچەر هەڵپەرکێیەکی داغستانیشی فێر کردم سیرکە وەک مانگی نوێ بە ناسکی دەدرەوشایەوە بە نەرمی باسکی هەڵدەهاویشت وەک مراوی سەرگۆماو لە ئەڵقەیەکی خڕدا سوڕی دەدا. داوام لێکرد جارێکی تر گۆرانی باڵندەی کۆچەرم بۆ بڵێتەوە. وشەکانی بۆ لێک دەدامەوە کە چوومە ئوتێلەکەم لە دەفتەری بیرەوەریمدا نووسیمەوە بەڵام بە ئاڤاری. بەڵێ بەهار هاتووەتە دەوە داغستان. بەڵام زۆرم پێ سەیرە. ئەو گۆرانیەی باڵندەی کۆچەر بەلای میلنوخپەک تارکۆڤسکی مانای چی بوو؟ ئەو کۆڵۆنێڵە کە لە وڵاتی شوەرگێڕانەی خۆی و لەبەر تۆڵەی داغستان هەڵات بوو لە ژێر دەسەڵاتی شادا دەژیا، بۆ چی شاخە جوانەکانی بەر هەتاوی هاتبووە بیر؟ ئاخۆ هەستی بە چ تاسە و غەریبییەک کردبێ؟ تارکۆفسکی کە لە ئێران دەژیا یەکەم جار دەیگوت، ئەوەی لە من و داغستان قەوماوە هەڵەیەکی چارەنووسە. دەگەڕێمەوە بۆ ئەوەی ئەو هەڵەیە ڕاست بکەمەوە. هەموو ڕۆژێ لەگەڵ کۆچکردووەکانی تر دەچووە کەناری قەزوین بۆ ئەوەی گوێی لە دوا دەنگ و باسی داغستان ببێ، بەڵام هەمیشە ئاڵای سووری بەسەر کەشتییانەوە دەدی. پاییزان کە ژنەکەی سەیری باڵندانی دەکرد لە باکوورەوە دەهاتنە خوارێ، غەریبی هەڵدەستا و گۆرانی دەچڕی. ئەویش ئەو گۆرانییەی باڵندەی کۆچەری دەچڕی. لە سەرەتاوە میر تارکۆڤسکی بە تەواوی ڕکی لەم گۆرانییە دەبووەوە. ساڵ هات و ڕۆیشت. منداڵی فەراژی بوون و کۆڵۆنێڵیش کەوتە ساڵانم. تێگەیشت هەتا هەتایە داغستانی لە دەست چووە. تێگەیشت داغستان چارەنووسێکی نوێی هەیە. وڵات خۆی ڕێگای ڕاست و دروستی خۆی هەڵبژاردووە. ئەو حەلە میری بە ساڵا چوو، خۆیشی دەستی پێکرد گۆرانی باڵندەی کۆچەری چڕی. باوکم دەیگوت. داغستان هەرگیز لەگەڵ ئەو کەسانەدا ناڕوا کە لەگەڵ داغستان نەڕۆیشتن. ئەبو تالیب بۆی زیاد دەکرد و دەیگوت، ئەوەی سواری ئەسپێکی بێگانە بێت زوو دەگلێ. خەنجەری ئێمە هەرگیز لە جۆرە جلێکی تر نایەت. سلێمان ستالسکی نووسیویە، من وەکوو چەقۆیەک وابووم کە لە زەویدا نێژرابێ. هێزی سۆڤێت دەریهێنام. قوڕەکەی پاکژ کردەوە و منیش درەوشامەوە. باوکیشم گوتوویەتی. ئەگەرچی ئێمە هەمیشە چیایی بووین، ئێستا وا بە سەر تەپکە شاخان کەوت. ئەبو تالیب بۆی زیا دەکرد و دەیگوت، داغستان لە زیندانێ، وەرە دەرێ! دایکم، کە لانکی ڕادەژەند گۆرانی دەگوت، بخەوە، ئاشتی هەموو چیاکانی ئەم ناوەی گرتووەتەوە، بخەوە، تەقەش لە ناو شاخی هەزار بە هەزاردا ناتەقێتەوە. ئەبو تالیب گوتوویە، شوبات لە هەموو مانگان کورتترە، بەڵام لە هەموویان گرنگترە. لە شوباتێ بوو قڕاڵ تەختی وەرگڕا، لە شوبات سوپای سوور دامەزرا، هەر لە شوباتیشا بوو لینین بەخێرهاتنی وەفدێکی ئەم شاخانەی کرد. لەو کاتەیا لە گوندی، روگوت جاپ، ی دوور، ئافرەت گۆرانییەکیان لەبارەی لینین دانا. یەکەم کەس تۆ بووی لە وڵاتی خۆمانە ئازادت کردین چەکی سەرکەوتنت خستە ناو دەستی بەهێزمانەوە چۆن کە قاز گوێیان لە قیڕەی هەڵۆ دەبێ هەڵدێن و دەڕۆن بەم جۆرە شەو لەبەر دەم خۆری لینینی بەزندا ڕێی بۆ ڕۆژ هەڵ گەلێکی بچووک و چارەنووسێکی گەورە باڵندە لە داغستاندا دەخوێنن ئەو وشانەی لە دەمی نەوەکانی شۆڕش دێنە دەرەوە دەنگ دەدەنەوە و دەزرنجێنەوە منداڵ باسیان دەکەن، ناویان لەسەر کێلە قەبران هەڵدەکەنرێ، بەڵام هەندێ پاڵەوان لە گۆڕی بزردا ڕاکشاون. پێم خۆشە بە شەوی کپ و هێمن لە ناو شەقامەکانی پێتەختی داغستان بسوڕێمەوە. کە ناوی شەقامەکان دەخوێنمەوە وا هەست دەکەم کە لیژنەی شۆڕش دووبارە کۆبۆتەوە، مەحەچ دەخەداییڤ، گوێم لە دەنگێتی. ئێمە جەنگاوەری شۆڕشین. زمانمان، ناومان، ڕەوشتمان جودایە، بەڵام هەموومان لە شتێکا هاوبەشین. هەموومان دڵسۆزی شۆڕش و داغستانین. هیچ کەسێکمان لە پێناوی شۆڕش و داغستان سووی لە خوێن و ژیانی خۆی نابێتەوە. بە حەج بە دەستی چەند ڕێگرێکی پەلی تارکۆفسکی کوژرا قۆڵۆبی بۆیناکسکی گوێم لە دەنگێتی دوژمنەکانمان ئەمن دەکوژن هاوڕێکانم دەکوژن بەڵام هیچ دوژمنێک ئەو پەنجەمان خاو ناکاتەوە کە مشتێکیان پێکێناوە ئەو مشتە قرس و بەهێزە چونکە شاغی داغستان و باوەڕی شۆڕش قوچاندویانەتەوە ئەم مشتەیە قڕگی داگیرکەران دەگرێت بیزانە بیزانە قوڵلوبی لاوی کۆمۆنیستی داغستانی بیست و هەشت ساڵان بوو، بە دەستی پیاوەکانی دەنیکین کوژرا، لە بیاباندا کوژرا، ئێستا گوڵە خاشخاشی سوور لەو شوێنەدا شین بووە. دەنگی ئۆسکار لیشچنسکی، قازی محەمەد ئەگاسیڤ، هارون سەیدۆڤ، عەلی بەگ بەکەتتیریڤ، سەفەر دودارۆڤ، سوڵتان سەید کازبەکۆڤ، باتیر مۆزایف و کوڕی، عومەر چۆخسکی، دەبیستم. زۆر کوژران بەڵام هەر ناوێک زمانێکی هاڵاوی ئاگرە ئەستێرەیەکە گۆرانیەکە هەمویان پاڵەوانی وان هەتا هەتایە هەر لاون ئەوانە چەپایی شچۆرس و شاومیانەکانی داغستانی ئێمن لە ئاختی لە دۆڵی ئایا کاک لە دەم ڕووباری کاسوم کێن لەسەر دیوارەکانی قەڵای خوخناخ لە خەساڤیۆرتی شەوتی لە دەربەندی دێرین دافەوتان لەگەلی ئەرکاندا بەرد نییە بە خوێنی سەربازانی داغستان سوور نەبوو بێ لە زنجیرەی مۆچۆخدا بۆ سەیان لە پەلی بەگەتیرێف داناوە خوێن لە تەمەرخان شورا و پۆرت پترۆڤسک هەر چوار پۆیسۆ کە ئێستا لە یادی شەهیدان گوڵی تێداوین جۆگەلەی بەست سەد هزار داغستانی فەوتان. هەموو کۆمۆنیست و پارتیزان بوون، بەڵام گەلەکانی دی بە داغستانیان زانی. ملیۆنەها دۆست دەستیان بۆ داغستانی سوور درێژ کرد. داغستانییەکان کە هەستیان بە گەرماتی ئەو دەستانە، ئەو دەستانەی دۆستان کرد، گوتیان، ئێمە ئێستا زۆرین، یەکجار زۆرین. شەڕ خەڵکی لێ ناکەوێتەوە، بەڵام داغستانێکی نوێ لە ناو ئاگری جەنگی شۆڕگێڕانەدا هاتە دونیاوە. لە ماوەی ڕابردوودا کتێبی دووەمی داخستانی من پێشکەشکرا تا ئاڵلقەیەکی تر بە شادی و سەرفرازیتان